ان اللە سمیع بصیر. بەڕاستی خوا بیستی وتەی ئەو ژنەی کە لەبارەی مێردەکەیەوە گفتوگۆی لەگەڵ ئەکردی و سکاڵای خۆی بۆ لای خوا ئەبرد وە خوا گوێی لە وتووێژی هەردووکتان بوو بەڕاستی خوا بیسەری بینایە. وَإِنَّ اللَّهَ لَعَفُوٌّ غَفُورٌ. ئەوانەتان کە ظیهار دەکەن لەگەڵ ژنەکانیاندا، واتە پێیان دەڵێن وەک دایکمان وان، ئەوانە دایکی ئەوان نین، دایکی ئەوان هەر ئەو ژنانەن کە ئەوانیان لێ بووە. وە بێگومان ئەوانە گفتارێکی خراپی ناپەسند دەڵێن، وە درۆ دەکەن، وە بەڕاستی خوا لێخۆشبووی لێبوردەیە. ئایا نەتزانیوە کە خوا دەزانێ چی لە ئاسمانەکان و چی لە زەویدایە چ پەی هیچ سێ کەسێک نییە کە خوا چوارەمیان نەبێ و چ پەی هیچ پێنج کەسێک نییە کە ئەو شەشەمیان نەبێت و نە کەمتر لەو ژمارە نە زۆرتر نییە مەگەر خوایان لەگەڵدایە لە هەر جێگایەکدا بن پاشان لە ڕۆژی دواییدا ئاگاداریان دەکاتەوە بەوەی کە کردوویانە پاشان دەگەڕێنەوە بۆ ئەوەی لێیان قەدەغە کرابوو و لەگەڵ یەکتریدا بە چپە ئەدوێن دەربارەی گوناه و دەست درێژی و بێ فەرمانی پێغەمبەر صلی اللە علیه وسلم و کاتێ بێن بۆ لات سەلامت لێ دەکەن بە شێوەیەک کە خوا بەو جۆرە سەلامی لێ نەکردوویت و لە دڵی خۆیاندا دەڵێن ئەگەر پێغەمبەرە بۆچی خوا سزامان نادات بەهۆی ئەو قسانەی کە پێی دەڵێین کاتێک پێتان وترا لە کۆڕ و دانیشگاکاندا جێگە بکەنەوە و فراوانی بکەن، ئێوەش فراوانی بکەن، خواش گوشادی بە ئێوە دەدات، وە کاتێک پێتان وترا هەستن، ئێوەش هەستن، خواش پلەی ئەو کەسانە بەرز دەکاتەوە لە ئێوە کە بڕوایان هێناوە، وە ئەوانەی کە زانستیان پێ بەخشراوە بە چەند پلەیەک پلەیان بەرز دەکاتەوە، وە خوا شارەزایە بەوەی دەیکەن. هەر کاتێ ویستتان قسەی پەنهانی لەگەڵ پێغەمبەردا صلی اللە علیه وسلم بکەن ئەوە پێش چپە کردنەکەتان خێرێک بکەن ئەمە بۆ خۆتان چاکتر و پاکترە ئینجا ئەگەر هیچتان نەبوو ئەوە بێگومان خوا لێخۆشبوو و میهرەبانە. ئەئەشفەقتم ئەن تقدموا بین یدی نجواکم صدقات. الا ان حزب الشیطان هم الخاسرون شەیتان بەسەریاندا زاڵ بووە بە جۆرێک کە یادی خوای لە بیر بردوونەتەوە ئەوانە حزبی شەیتانن با بزانن کە بەڕاستی هەر حزبی شەیتان زەرەرمەندە. الا ان حزب اللە هم المفلحون کەسانێکت دەست ناکەوێ کە باوەڕیان هەبێت بە خوا و بە ڕۆژی دوایی کە دۆستایەتی بکەن لەگەڵ ئەوانەی دژایەتی خوا و پێغەمبەری خوا دەکەن هەرچەندە ئەو دوژمنانەش باوکیان بن یا کوڕ و برا و خزمیان بن ئەوانە خوا باوەڕی لە دڵیاندا چەسپاندووە و پشتیوانی کردوون بە گیانێک لە لایەن خۆیەوە و دەیانخاتە بەهەشتانێکەوە کە جۆگە ئاوی زۆر دەڕوات بە ژێر درەختەکانیاندا بە هەمیشەیی تێیدا دەمێننەوە خوا لێیان ڕازی بووە ئەوانیش لە خوا ڕازی بوون ئەوانە حیزب اللەن ئاگادار بن کە تەنها حیزب اللە ڕزگار و سەرفرازن.